الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم انا نعوذ بک من ان نشرک بک شیئا نعلمه ونستغفرک لما لا نعلمه آمین بە پشتیوانی الله تعالی ئەمڕۆ دەرسی چوارەم لە کتابی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددا دەخوێنین لە دەرسی ئەمڕۆماندا باسی یەکێک لە شوبهەکانی گومڕا و سەرلێشێواوەکان دەکەین کە دەڵێن پێشمەرگە مسلمانن نابێت تەکفیر بکرێن چونکە شایەتمان دەهێنن و نوێژ دەکەن گومڕاکان ئەوانەی کە سەریان لێشێواوە و لە تەوحید و لە واتاکانی کوفرکردن بە تاغوت و لە واتاکانی لا ئیلاهە ئیلا الله تێنەگەیشتون دەڵێن پێشمەرگە تەکفیر ناکرێ لەبەرەوەی شایەتمانیان هێناوە و نوێژ دەکەن لە وەڵامی ئەم گومان و شوبهەیەدا دەڵێین پێش هەموو شتێک دەبێ بزانین کە زۆربەی زۆری پێشمەرگەی کافر و مرتد نەشایەتمان ئەهێنن و نە نوێژیش ئەکەن و نە باوەڕیشیان پێیەتی بەڵام ئەگەر هەموو پێشمەرگەی مرتد شایەتمان بهێنن و نوێژیش بکەن ئەوە لەبەر ئەوەی پێشمەرگە و سەربازی طاغوتن هەر کافر و مرتەد و هەڵگەڕاوەن و بە وتنی شایەتمان و نوێژکردنیان لەگەڵ بەردەوام بوونیان لەگەڵ کوفر و شرکە زۆرەکانیان نابن بە مسوڵمان و موحید کەسێکە شایەتمان دەهێنێ دەبێت هیچ جۆرێک لە جۆرەکانی شرکی ئەکبەر و کوفری ئەکبەری تێدا نەبێ بەڵام کەسێک شایەتمان بێنێ و لەو لاوە شەریک بۆ ئەلله و تەعالا قەراردا شرکی ئەکبەر یان کوفری گەورە جێبەجێ بکە وەکو پێشمەرگەی مرتد ئەمە با شایەتمانیش بێنێ بەڵام هەر کافرە لە دایرە و بازنەی ئیسلام چۆتە دەرەوە لێرەدا دەپرسین بۆ؟ بۆچی ئەگەر پێشمەرگە، پێشمەرگەی مورتەد ئەگەر شایەتمانیش بێن و نوێژیش بکەن و ڕۆژوویش بگرن هەر کافر و مورتەدن؟ بۆچی و لەبەر چی؟ پێش ئەوەی وەڵامی ئەم پرسیارە بدەینەوە بە پشتیوانی ئەلله و تعالا دەڵێین سەرەتا دەبێت بزانین کە هەر کافرێک ئەگەر بیەوێت مسلمان ببێت و بێتە ناو بازنەی ئیسلامەتیەوە بێتە ناو دائیرەی ئیسلامەوە ببێ بە مسلمان ئەگەر کافری ئەسلی بوو ئەوە پێش هەموو شتێک دەبێت شایەتمان بێنێ شایەتمان بێنێ وتەی بەرزی تەوحید بڵێ ئەشهد ئەللا ئیلاه إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه ئەبێ ئەو کافرە شایەتمان بێنێ بە هێنانی شایەتمانەکەی دەبێت بە مسلمان شیخ الاسلام ابن تیمیە دەفەرمێ رحمه الله کە هەر کەس لە توانایدا هەبێت شایەتمان بهێنێت و نەیهێنێت ئەوە کافرە بە یەکدەنگی زانایانی ئیسلام بە ئیتیفاقی عولەما ئەو کەسە کافرە کە بتوانێ شایەتمان بهێنێت و نەیهێنێت ئەوە کافر دەبێت و و هەر کەسی ژواز لە نوێشکردن بهێنێت ئەوی شەر کافرە لەبەر ئەوەی نوێش ستون و پایی ئاینی ئیسلامە و نیشانەی جیاکردنەوەی مسلمانە لە کافران کە کوشتاری خەڵکی بکەم کە خەڵکی بکوژم حتا یشهدو ان لا اله الا الله تا ئەو کاتی کە شاهیدی ئەدەن کە هیچ معبودێک حەقی پەرستنی نییە کە پەرستنی بۆ جێبەجێ بکرێت تەنها و تەنها الله تعالی نەبێت تا شایەتمان ئەهێنن تا ئەڵێن لا اله الا الله وە تا شایەتمان ئەهێنن و شاهیدی ئەدەن کە بە ڕاستی محمد صلی اللە علیه وسلم رسول اللە یە پێغەمبەری بە ڕێزی اللە تعالی یە لە حەدیثێکی تردا پێغەمبەری بە ڕێز و خۆشەویستمان صلی اللە علیه وسلم دەفەرمێ رأس الأمر الإسلام وعموده الصلاة وذروة سلامه الجهاد في سبيل الله واتا واتە ئەو پەیمانەی لە نێوان ئێمە و کافرەکاندایە یعنی ئەوەی کە ئێمە لە کافرەکان جیا دەکاتەوە نوێژە ئەوەی واز لە نوێژ بهێنێت کافرە هەر کەسێک بێ مسلمان بێ دەبێت شایەتمان بێنێ و پاشان دەبێت نوێژ بکە ئەگەر شایەتمان نێنێ کافرە و ئەگەر نوێژیش نەکا کافرە و هەر کەسێکی شایەتمان بهێنێت و نوێژ بکات بە مسلمانی دەزانی بەو شەرتەی هیچ جۆرێک لە جۆرەکانی کوفر و شرکی گەورەمان لێ نەبینی هەر کەسێکمان بینی شایەتمانی دەهێنا یان نوێژی دەکرد ئەوە شایەتمان هێنان و نوێژکردن نیشانە و علامەتی ئیسلامەتی ئەو کەسەیە بە مسلمانی دەزانین بەو شەرتەی کە هیچ جۆرێک لە جۆرەکانی کوفری گەورە و شرکی گەورەمان لێ نەبینی بێت بەڵام دەبێت ئەوە بزانین کە هەر کەسێک دەیەوێ بێتە ناو دائیرەی ئیسلامەتی و دینی ئیسلامەوە ببێ بە مسلمان دەبێت کۆمەڵێ شت لە خۆیدا بهێنێتە دی وەگەوەی شایەتمان بێنێ کوفر بکا بە تاغوت پەیوەست بێ بە لا اله الا اللهوە ئیمان بێنێ بە الله تعالی بە هیچ جۆرێک شرکی گەورە بۆ الله تعالی قرار نەدا کوفری گەورە نەکات بێ ئەدەبی نەکا بەرامبەر بە اللە تعالی بەرامبەر بە پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی الله عليه وسلم بەرامبەر بە مەلائیکە بەڕێزەکانی الله تعالی عليهم الصلاة والسلام بەرامبەر بە پێغەمبەرانی بەڕێزی الله تعالی عليهم الصلاة والسلام بە ئەدەب بێ بەرامبەر بە ئاەتە پیرۆزەکانی قورآانی پیرۆز بەرامبەر بە فەرمودە پاک و بێگردەکانی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی الله عليه وسلم وەلائی بۆ مسوڵمانان بێ بەڕائەت و جیابوونەوەی لە کافر و مرتدان و مشریکان بێ هەموو ئەمانە دەبێت جێبەجێ بکە تا ئەو کەسە پێی بوترێ مسلمان بەڵام دەبێ بزانین بۆ چوونە دەرەوە لە ئیسلام بە یەک کوفر کوفری گەورە یان بە یەک شرک شرکی گەورە لە ئیسلام خارج ئەبێت و ئەچێتە دەرەوە و کافر ئەبێتەوە و بەشی لە دینی ئیسلاما نامێنێ ئەم خاڵە زۆر گرنگە دەبێ بیزانین بۆیە ئەگەر ئێمە کەسێکمان بینی شایەتمانی ئەهێنا یان نوێژیشی ئەکرد بەڵام کە بینیمان شەریکی بۆ ئەڵاو تەعالا قەرارەدا کوفری گەورەی جێبەجێ ئەکرد یان شرکی گەورەی لێ دەرکەوت ئەو ئەو کەسە کافر ئەبێتەوە با نوێژیش بکات یان با ڕۆژوش بگرێ یان با شایەتمانیش بێنێ چونکە دەبێت بزانین وەکو زانایان دەڵێن بۆ هاتنە نێو بازنەی ئیسلامەتی و بە بەردەوامی مانەوە تایدا پێویستی بە کۆمەڵێ مەرج هەیە کە دەبێت هەموو مسلمانێک لە خۆیدا بیهێنێتە دی وەکو شایەتمان هێنان و تەوحید و کوفرکردن بە تاغوت و وازێنان و دوورکەوتنەوە لە هەموو جۆرەکانی شیرکی گەورە و بوونی خۆشەویستی زۆر بۆ ئەلله و تعالا و بۆ پێغەمبەری پێشەوا و سەل الله عليه وسلم و ڕقلێبوون و دوورکەوتنەوە لە کافران و مرتدان و ئەنجامدانی نوێژ و چەندەها مەرجی تر کە دەبێت لە هەموو مسوڵمانێکدا هەبێت و پەیوەست بێت پێوەی تاکو بە مسوڵمانەتی بمێنێتەوە بەڵام بۆ کافربوونەوەی لە ئیسلام و دەرچوون لێی بە لەدەستدانی یەکێک لەو مەرجانە کافر دەبێتەوە و لە ئاینی پیرۆزی ئیسلامدا بەشی نامێنێت هەرچەندە مەرج و پێویستەکانی تری ئیسلامەتی هێنابێتە دی بۆ نمونە کەسێک شایەتمان بهێنێت و نوێژیش بکات بەڵام باوەڕیوانەبێت کە عرق حرام کەسێک ئەبینین نوێژ ئەکات شایەتمان ئەیەنێ نوێژ ئەکات ڕۆژوو ئەگرێ زەکات ئەدا ئەگەر بۆی بکرێ ئەچێ بۆ حەجیش بەڵام ئەگەر هاتووتی شەراب عارەق حەڵاڵە ئەو کەسە پێی ناوترێ مسلمان با شایەتمانیشی یە نابێ با نوێژیش بکە لەبەرچی لەبەرەوەی حرامێکی ئەلله و تعالای حەڵال کردووە کە ئەو حرامە بە ئیجماعی مسلمانان حرام کەسێک شایەتمان دەهێنێت نوێژیش دەکات زەکاتیش دەدا بەڵام دەڕوا هاریکاری و هاوکاری و یارمەتی جوولەکە و گاور دەدا بۆ گیان مسلمانان بۆ سەر مسلمانان ئەوە ئەم کەسە پێی ناوترێ مسلمان با شایەتمانیشی یە نابێ لە بەرەوەی کارێکی کردووە ئەو کارەی ئیسلامەتەکەی هەڵ ئەوە شێنێتەوە یەکێک لە هەڵوەشێنەرەوەکانی ئیسلامەتی لە خۆی داهێناوەتە دی کە مظاهرە المشرکین علی المسلمین ە، یارمەتی دانی مشریکان و کافرانە لەسەر مسوڵمانان، هەر کەسێک مسوڵمان بێ کافر و مرتد و مشریک و جولەکە و گاور بەسەر مسوڵماناندا سەر ناخا وەکو پێشمەرگەی مرتد کە جولەکە و گاور سەر ئەخەن بەسەر مسوڵمانانە کە یارمەتیان ئەدەن نۆکەریان بۆ ئەکەن بەڕاستی اللە تعالی ڕێنمووی قەومی زاڵم و ستەمکار ناکات واتە هەرکەس لە ئێوەی مسلمان کافرانی جوولەکە و گاور بکات بە دۆست و سەرخەری خۆی و سەریان بخات بەسەر مسلمانانە ئەوە بەڕاستی ئەو کەسە لەوانە واتە کافرە نمونە زۆرن بەڵام بەوەندە کۆتایی بە هێنانەوەی نمونونەکانەکەین ئێستا بگەڕێنەوە سەر باسەکەی خۆمان و ڕەدی ئەو شوبهەیەی کە دەڵێ نابێ پێشمەرگەی موڕتەد و کافر تەکفیر بکرێن لەبەرەوەی شایەتمان ئەیەنن و نوێژ ئەکەن پێشمەرگە ئەگەر شایەتمان بهێنن و نوێژیش بکەن هەر کافر و مرتەد و لە ئاین هەڵگەڕاون چونکە دەیان کوفر و شیرکی گەورەیان کردووە ئەو کوفر و شیرکانەش هۆکاری کافرێتی و مرتد بوونەوەیانن ئێستا کەسێک شایەتمانێنێ بەڵام جوولەکە و گاور سەرەخا ئێمەڵی نەم کەسە کافرە لەبەر ئەوە ناکە شایەتمانی نێناوە لەبەر ئەوەی کە چووە جوولەکە و گاوری سەرخستووە بەسەر مسلماناندا وەکو پێشمەرگەی مرتد کە بوونە بە ئەڵقەلە گوێ و نۆکەر و بەکرێگیراوی ئەمریکایی خاچپەرستی کافری نەسارا و ڕافیضیە مشریکەکانی ئێران و عێراق لەبەر ئەو کوفر و شیرکانەی کە بوون بەهۆی کافربوونەوە و لە ئاین دەرچوونی پێشمەرگە وەک لە لاپەڕەکانی پێشودا باسمان کرد پێشمەرگە چەکدار و سەربازی کۆمەڵە پارت و حکومەتێکن کە ئەو حکومەت و پارتانە لەسەر بنچینەی جیاکردنەوە و درخستنەوەی ئاین و حکمی ئەلله و تعالا لە دەوڵەت و دەسەڵات دامەزراون لە حوکم کردن و حکومەت بەڕێوەبردنیاندا حوکم بە قورئانی پیرۆز ناکەن و حوکم بە یاسا پووچەڵ و گەندەڵەکانی دەستکردی کافرانی جوولەکە و گاور دەکەن و پێشمەرگەی مورتەدیش بە خوێن و گیانیان و بە چەکەکانی دەستیان سەریان دەخەن و پارێزگاری و بەرگرییان لێ دەکەن خۆیان لەسەر ئەم حوکم و حکومەتە نەفامی و جاهیلی و کافرە دەدەن بە کوشت اللە تعالی دەفەرمێ ولا یشرک فی حکمه احدا واتە، کەس هاوەڵ و شەریکی اللە تعالی لە حوکم دا ناکات، حوکم تەنها ئەبێ حوکمی اللە تعالی بێ، وەکو اللە تعالی ئەفەرمێ، ان الحکم الا للە، بەڕاستی تەنها و تەنها حوکم ئەبێ بۆ اللە تعالی بێ، کەچی پێشمەرگەی کافر و مورتەد بە چەکەکانی دەستیان، بەرگری و دیفاع لە حکومەتێک ئەکەن کە ئەو حکومەتە ئەڵێ قورئان نابێ حاکم بێ ئەبێ یاسا دەستکردەکانی کە لە بەرنامە و یاسا کوفرەکانی جوولەکە و گاورەوە هێناوێنە دەڵێن دەبێ ئەو یاسا گەندەڵانە حاکم بێ تاغوتەکانی کوردستان حکمی ئەلله و تەعالایان کەنارگیر کردووە و بە زەبری چەکی دەستی گڵاوی پێشمەرگەی مرتد حکمی شەیتانی و دەستکردی خۆیان بەسەر خەڵکدا دەچەسپێنن اللە تعالی فەرمێ ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الكافرون واتا هەر کەس حکم بەوە نەکات کە ئەله و تەعالادای بەزاندووە کە قورآانی پیرۆزە ئەوە ئەوانە هەمویان کافرن تاغوتەکانی کوردستان و پێشمەرگە مرتەدەکانیان حکم بە قورآانی پیرۆز ناکەن ئەگەر بڕوانین بە کوردستان زۆر بە شیدەت دژایەتیان ئەکەن و دژایەتی حکمی الله تعالی ئەکەن شێخ محەممەدی کوڕی عبدلها بە فەرمێ هاوڵانی پێغەمبەری پێشەوا صلی الله عليه وسلم کوشتاری تیرە و هۆزی بەنی حەنیفەیان کرد کە ئەو هۆزە واتە بەنی حەنیفە مسلمان ببوون لەگەڵ پێغەمبەری بەڕێز و خۆشەویستماندا صلی اللە علیه وسلم یعنی لە سەردەمی پێغەمبەردا صلی اللە علیه وسلم بەنی حەنیفە مسلمان ببوون و شایەتمانیان دەهێنا و دەیانوت ئەشهد ئەن لا اله الا الله وأن محمدا رسول الله و نوێژیان دەکرد و بانگیان دەدا شێخ محەممەدی کوری عبدلا بە فەرمی گەر ئەمە دوت و کەسێکی مشتیک وتی ئەوان بەنی حەنیفە دەیانوت مسەیلەمە پێغەمبەرە یعنی ئەگەر مشریکە بە تۆی وت ڕاستە بەنی حەنیفە وتویانە شایەتمان هێنێناوە بەڵام وتویانە مسەیلەمە پێغەمبەرە کامە کوفرە شێخ محەممەدی کوڕی عبدلوها بە فەرمێ لە وەڵامدا دەڵین ئا ئەمە داوا کراوە ئەمانویست ئام قسەیە بکەیت ئێمە دەڵین بەنی حەنیفە شایەتمانیان ئەهێنا نوێژیشیان ئەکرد و بانگیشیان ئەدا بەڵام سەحابەی بە ڕێزی پێغەمبەر سەل الله عليه وسلم بە تەعینەوانیان تەکفیرە کرد علی التعین دانە دانیان بە کافر ئەزانی ئەگەر مشریکەکە کە مجادلە ئەکات و مناقەشە ئەکاگەروتی دەی بەنی حەنیفە ئەیانوت مسەیلەمە پێغەمبەرە شێخ محەممەدی کوڕی عەبدولا بە فەرمێ ڕحیمە هەڵا پێی بڵێ ئا ئەمانویست ئەم قسەیە بکەیت چاوەڕێ بووین ئەمە بڵیت ئەگەر کەسێک پیاوێ بەرز بکاتەوە بۆ ئاستی پێغەمبەر صلی الله عليه وسلم بە ئەوە کافر ببێتەوە و ماڵ و خوێنی حەڵال ببێت شایەتمان و نوێژکردنەکەی سوودی پێ نەگەیەنن ئەی ئەبێ ئەو کەسە حوکمی چۆن بێت کە شەمسان یان یوسف یان هاوەڵێک یان پێغەمبەرێک بەرز بکاتەوە بۆ ئاستی جەباری زەوی و ئاسمانەکان واتە بۆ ئاستی الله تعاالە شێخ محەممەدی کوڕی عبدلا بە فەرمێ ئەگەر کەسێک پیاوێک بەرزکاتەوە بۆ ڕیزی پێغەمبەر سەل الله عليه وسلم بەوە کافر بێتەوە و خوێن و ماڵی حەڵال ببێ با شایەتمانیش بێنێ شایەتمان و نوێژەکەشی هیچ سوودی پێ نەگەیەنن ئەی بۆ کەسێک بچێ کەسێک و مەخلوقێک بەرزکاتەوە بۆ ئاستی الله و تعالا بۆ مەرتەبەی الله و تعالا کەسێک بەرزکاتەوە بۆ مەرتەبەی الله و تعالا ئەوە کەسە شک و گومانی تیانێکە کافرە وەکو پێشمەرگەی مرتد با شایەتمانیشیان هێنابێ با نوێژیش بکەن بەڵام بوون بە عەبیدی تەواغیت، بوون بە بەندە و کۆیلەی تاغوتەکان، تاغوتەکان ئەپەرستن، بە چەکی دەستیان دیفاع لە حوکمی کوفری تاغوتەکان ئەکەن، کەواتە شایەتمان و نوێژەکەیان هیچ سوودێکیان پێ ناگەیەنێت و کافر و مورتەدن. کەواتە هەر کەسێک دروستکراوێک لە دروستکراوەکانی اللە تعالی بکات بە هاوەڵی اللە تعالی بیکا بە شەریکی اللە تعالی کافر دەبێتەوە ئەگەر شایەتمانیشی هێنابێت و نوێژیش بکات وە شایەتمان هێنان و نوێژەکەی هیچ سوودێکی پێ ناگەیەنن چونکە کاتێک شایەتمان سوود ئەگەیەنێ کە ئەو کەسە بە هیچ شێوەیەک هیچ جۆرێک لە جۆرەکانی شیرکی گەورە و کوفری گەورەی ئەنجام نەدابێت بەهێنانەوەی بەڵگەکان بەڵگە شەرعەکان بۆی باسمان کرد لە لاپەڕەکانی پێشوودا بۆمان ڕوون بووەوە کە ئەو گومان و گومڕاییەی کە گومڕا و سەر لە شێواوەکان بڵاوی دەکەنەوە و دەڵێن پێشمەرگە و سەربازی تاغوتەکان کافر نین و مسوڵمانن، چونکە شایەتمان دەهێنن و نوێژ دەکەن، ئەم گومڕاییەش هیچ بنچینەیەکی لە ئایینی پیرۆزی ئیسلامدا نییە. بۆمان ڕۆشن دەبێتەوە کە ئەم گومڕاییە هیچ بنچینەیەکی لە ئایینی پیرۆزی ئیسلامدا نییە و پێچەوانەی بەڵگە شەرعیەکانی قورئان و سوننەت و یەکدەنگی و ئیجماعی هاوەڵانی پێغەمبەری پێشەوایە صلی اللە علیه وسلم. چۆن ئەگەر ئێستا کەسێک شایەتمان بێنێ بڵێ زەکات واجب نییە یان بڵێ ڕۆژوو واجب نییە ئایا کەس بە ماڵێ مسلمان بە هەمان شێوەش کەسێک شایەتمان بێنێ لەو لاوە ببێ بە سەربازی تاغوت ئەوە هیچ کەس ناتوانێت پێی بڵێ مسلمانە چونکە شایەتمان هێناوە لەبەرەوەی لەگەڵ شایەتمان هێنانەکەیدا کوفرێکی کردووە کوفرێکی ئەکبەری کردووە کە چییە؟ کە بووە بە سەربازی تاغووت، بووە بە پێشمەرگەی تاغووتەکان. وە هەروەها لە کوفرەکانی پێشمەرگەی مورتەد و هەڵگەڕاوە ئەوەیە کە پێشمەرگە سەرباز و سەرخەری ئایینی کوفری دیموکراسییە. پێشمەرگە با شایەتمانیشی هێنابێ، بەڵام لەو لاوە دینێکی کوفری سەرئەخا کە پێی ئەوترێ دیموکراسی کە هەر لە ئەوەڵێوە تا ئاخری پێچەوانەی دینی پیرۆزی ئیسلام و بنچینەکانیەتی. دیموکراسی ئایینێکی کوفری کافرەکانی ڕۆژئاوایە. بنچینە و پایەکانی ئەم ئایینە کوفرییە پێچەوانەی بنچینە و پایەکانی ئایینی پیرۆزی ئیسلامە. بۆ نموونە لە ئایینی دیموکراسیدا حوکم دەگەڕێتەوە بۆ خەڵکی، وەکو دیموکراسە کافرەکان دەڵێن حوکمی گەل بۆ گەل، ئەمەش لە ڕێگەی هەڵبژاردنی کوفری و شرکییەوە کە خەڵکی کوفر دەکەن و لەو هەڵبژاردنانەدا خوایە باتڵ و ناڕەواکانیان هەڵدەبژێرن. تا لە جێگەیەکدا کە پێی دەڵێن پەرلەمان لەوێدا یاسای کوفری دابنێن و پاشان ئەو کاوێژەی کە ئەوان کردویانە حکوومەتی کافری کوردستان بە زۆری چەکی دەستی گڵاوی پێشمەرگە بەسەر خەڵکیدا بیچەسپێن و جێبەجێ بکەن کەواتە پێشمەرگە باشایەتمانیشی هێنابێ با نوێژیش بکە بەڵام کاتێک کە دینی کوفری دیموکراسی سەرەخات و ئەو یاسا گەندەڵ و پوچەڵانەی کە ئەندام پەرلەمانە کافرەکان دای ئەنێن و حکوومەتی کافری کوردستان دەیچەسپێنێ بە سەرخەڵکیدا بەچی دەیچەسپێنێ بە چەکی دەستی گڵاوی پێشمەرگەی مرتە دەیچەسپێنێ کەواتە شایەتمان هێنانەکەیان هیچ سوودێکی لێ نابینن جا ئەگەر لە ئەو پەرلەمانە کوفریەدا زۆربەی ئەندام پەرلەمانە کافرەکان حەڵاڵێک کە اللە تعالی حەڵاڵی کردووە ئەوان حەرام و قەدەغەی بکەن و حەرامێک کە اللە تعالی حەرامی کردووە ئەوان حەڵاڵی بکەن ئەوە بە پێی پایە و بنچینەیەکی تری ئاینی کوفری دیموکراسی کە زۆرینەیە مەی و شەرابیان حەڵاڵ کردووە، کڕین و فرۆشتن و خواردنەوەی عەرەق ئێستە لە کوردستاندا حەڵاڵ کراوە، چ خواردنەوەی، چ فرۆشتنی، چ کڕینی، چ هێنانی، چ بردنی. لە کاتێکدا کە گەورە و بچووک دەزانن شەراب اللە تعالی حەرام و قەدەغەی کردووە. وە ئەگەر مسوڵمانێک یان کۆمەڵە مسوڵمانێک بیانەوێت فەرمان بە چاکە و نەهی لە خراپە بکەن ئێستە لە کوردستاندا ئەگەر مسوڵمانێک یان کۆمەڵە مسوڵمانێک بیانەوێت ئەمر بە مەعروف و نەهی لە منکەر بکەن فەرمان بە چاکە و نەهی لە خراپە بکەن بڕۆنە بەر دەرگای یەکێک لەو دوکانانەی کە مۆڵەتنامەی پێدراوە لەلایەن حکوومەتی کافری کوردستانەوە ئەو دوکانانەی کە شەرابی تیا ئەفرۆشرێ کە اللە تعالی حەرامی کردووە ئەگەر کۆمەڵە مسلمان بچنە بەر دەرگای دوکانەکەی و بڵێن ئەم کارە حەرامە و ئێمە ئەمر بە مەعروف و نەهی لە منکەرەکەین و نارین تۆ عرق بفرۆشی لەوە چێ لە سەرەتادا خاوەن دوکانەکە ئیجازە و مۆڵەتی عرق فرۆشتنەکان پیشاندا بەڵام ئەگەر وتیان نەخێر ئەمە کوفرە ئەم ئیجازەیە کە بە تۆیان داوە کوفرە ئیجازە لە جائیزەوە هاتووەتە حەڵاڵە تۆ عرق بفرۆشی لە کاتێکدا کە شک و گومان نییە کە لە ئاینی پیرۆزی ئیسلامدا عرق فرۆشتن حرامە خواردنەوەی حرامە بارکردنی حرامە کڕینی حرامە فرۆشتنی حرامە خاوەن دوکانەکە بانگ بکاتە ئاسایشی کافر و یان پێشمەرگە کافر و مرتەدەکان چی بەم مسوڵمانانە ئەکەن کە ئەنوێ ئەمر بە مەعروف و نەهی لە منکەر بکەن ڕاپێچی زیندانیان نەکەن ئەیان گرن ئەگەر شەهیدیان نەکەن زیندانیان نەکەن و بە یەکێ لە قانونە کوفرەکانیان کە پێی ئەڵەن سزا سزایان ئەدەن و ئەزێتیانەکەن و ئازاریان ئەدەن لەبەرچی لەبەرەوەن پێچەوانەی یاسا جوڵاویتەتەوە تۆ چی یاسایەک ئەو یاسایی کە حرامی ئەلله و تعالای حەڵال کردووە کە فرۆشتنی عەرەقە فرۆشتنی شەرابە پێشمەرگەی کافر و مرتەد بە چەکی دەستیان قانونە کوفرەکانی کافرەکان جێبەجێەکەن با شایەتمانیشیان هێنابێ با نوێژیش بکەن مسلمان نین کافرن واللهی دانە دانەی پێشمەرگە کافرە خۆیان و سەرانیان و هەر کەسێک سەریان بخاو خۆشیانی بوێت هەمویان کافرن وەکو باسمان کرد و اللە تعالی دەفەرمێ وەڕەضیت لەکم الئیسلامە دینە و ڕازی بووم بەوەی کە ئیسلام بەرنامە و ڕێبازی ژیانی ئێوە بێ بەڵام پێشمەرگەی کافر و مرتد و هەموو ئەلمانەکان و ئەو حیزبە بەناو ئیسلامیە مرتدانەی کە بوون بە نۆکەر و ئەلقە لە گوێی ئەلمانەکانی کوردستان و پێشمەرگەی کافر و مرتد هەموویان کافرن غەیری ڕێبازی ئیسلامیان کردووە بە ڕێباز بۆ خۆیان کە دینی کوفری دیموکراسیە ولا ئاەتێکی تری قورآانی پیرۆزدا الله تعالی فەرمێ إن الدين عند الله الإسلام بەڕاستی ڕێباز دین لای الله تعالی ئیسلامە بەڵام لای کافرەکان و لای مرتدەکانی کوردستان لە پێشمەرگەی کافر و حکوومەتی کافری کوردستان و لە حیزبە عەلمانیە مورتەدەکان و لەو حیزبە بەناو ئیسلامیە کافر و مورتەدانە لای ئەوان دین و ڕێباز دیموکراسی کوفریە پێشمەرگە و سەرانی تاغوتی پێشمەرگە ئاینی پیرۆزی ئیسلامیان نەکردوتە ڕێبازی ژیان بەڵکو دیموکراسی کوفریان کردووە بە ئاین و ڕێگەی خۆیان کەواتە هەرچەندە شایەتمانی سەرزارەکی بهێنن و نوێژش بکەن هەر کافر و مرتد و هەڵگەڕاون لێرەدا کۆتایی بە دەرسی ئەم ڕۆمان دەهێنین لە دەرسی داهاتوودا بە پشتیوانی ئەلله و تعالا ڕەدی شوبهەیەکی تری گومڕاکان دەدەینەوە کە دەڵێن پێشمەرگە کافر نییە کە ئەویش ئەوەیە کە ئاڵێن ئێمە ئەڵێن پێشمەرگە کوفریان کردووە بەڵام تەکفیر ناکرێن کە بە پشتیوانی ئەلله و تعالا لە دەرسی داهاتوودا ڕەدی ئەم شوبهەیە دەدەینەوە و ئاخر و داوانە ئەنی الحمد لله رب العالمین